ئەم قەسیدەیە بە ناونیشانی نە شەرمم لە با کرد، نە ئاگریش وەک من سووتا. ئاخۆ ئاخۆ ئەوە تینی کام ئاگردانە دەست لە سووتانم هەڵناگرێ؟ هەناسەی چ ئافەریدەیە کە خامۆش نابێ؟ دەبدوێ دەبدوێ تا بزانم لە کام ئاوێنەی ڕابردوومەوە دەمکەیتە مۆم؟ پێم بڵێ کەی لە پیاسەی ئەم لێواری مەرگە تەواو ئەبم پێم بڵێ کەی لە پیاسەی ئەم لێواری مەرگە تەواو ئەبم بێمەوە لای ماڵی خۆشنودی بەیانی باشێ لە چوالێ ئاواتێکم بکەم ناوەکی هیوایەکم ببڕم دیدەنی دیدەنی سروێکی نوێی درەختی ئومێدم بکەم ئەی لەستەرا بێ منتر ئەی لە پایز ماتتر ئەی لە هەستی مشکاوتر. شەوێ فرمێسکم بە فەقیانەکەی ئەستێرە ئەسڕم. شەوێ فرمێسکم بە فەقیانەکەی ئەستێرە ئەسڕم. شەوێکیش دەنگی حوزنم لە گوێی مانگدا جێ ئەکەمەوە. شەوێکیش ترپەی دڵم ئەدەم بە نوور. دەی شەوێکیش تۆ وەرە تۆ تا هەتایە وەک بارمتەیەک یەخسیربکەم تۆ وەرە تۆ. ئاخر مانگ و ئەستێرە و نوور. ئاخر مانگ و ئەستێرە و نوور هەر تاوێ دڵم ڕاگرن کەی دڵیان هێندەی خەمێک و فراوانە نابینی نابینی هەر ڕۆژێ لالێ ئومێدێکم سیسە بێ فانۆسی هیوایەکم ئەکوژێتەوە پرچی شعرێکم سپی ئەبێ لەم ڕۆژانی بێ ڕۆژەدا ئاخر هەر ڕۆژێ لالەی ئومێدێکم سیسە بێ فانۆسی هیوایەکم ئەکوژێتەوە پرچی شعرێکم سپی ئەبێ لەم ڕۆژانی بێ ڕۆژەدا لاولاوی لاولاوی دیدارێکم لە چاوەڕوانیوەکەوێ قردێ لێ ئاسوویەکم شلە بێتەوە ئەی فێنک تر لە شەماڵ و ئەی جوان تر لە عەتر ئەی غەمگین تر لە ئێستەم بەڵێن بێ بەڵێن بێ بەڵێن بەڵێن بێ ڕەنگی ڕۆشتوت بهێنمەوە لە یەڵدا کلی چاو و قەرەز بکەم لە شکۆفە خەندەکانم بۆ وەرگرم لە تۆ مەوەستە مەوەستە مەوەستە سەد جار حەیرانی خۆتم بکە ئاخر گرێیەکم بەبێ تۆ بەڵێنێکی شکاوم بەبێ تۆ سوپێکی تەواو نەکراوم ئەکرێ هەر ماناشم نەبێ بەبێ تۆ تۆ بڕوانە شەمیم ئیشقە کز کزەم سوتێنێ تەماشایەکی سیمام ناکەی وەک پاساریە تەرزەتی کردبێت چەند بێ پەرتوو وەک هەنارێ پای شەڕی پێ فرۆشتبێ چۆن شەقم بردووە چۆن ئاخر چۆن وەکوو ڕەزێ باخەوان شەرابی لێ کڕیبێ چەن لاوازم چەن لاوازم لەم کەنعانی بێ تۆێدا لەم کەنعانی بێ تۆێدا ئاخۆ دەسماڵێ کوا سەبوری بەخشە کوا خۆت وەرە خۆت خۆت وەرە خۆت قات و قڕی ئەمە وینەم لە کۆڵ کەرەوە خۆت چ لە نامەی بێ قەڵەم و ماڵی بێ نور بکەم کێ دیوە بەهار بێ گوڵ ئەخر کوا کوا جەژن بێ پیرۆز بایی کراوە ئەی پێم ناڵێی من بە بێ تۆ چۆنم کرێ چۆن ئەوەی تەرمەکەی لە جەنگ بەجێ ما تۆ بووی. ئەوەی بە دیار ئەوەی تەرمەکەی لە جەنگ بە جێ ماتۆ بووی ئەوەی لە وەفات هەڵها من بووم ئەوەی لە وەفات هەڵهات من بووم ئەوەی بە دیار تاریکی مۆ دەسوتا تۆ بووی ئەوەی باکی بە سووتان و نەبوو من بووم ئەوەی ئاوی غروری نۆشی من بووم لە خەڵوەتی غەمدا ڕیازاتی لەگەڵە کردم لە هەر کوێوە دەم خوێندیەوە سەری دێڕ بووی دە پێم بڵێ من بە بێ تۆ چۆنم کرێ چۆنم کرێ چۆنم کرێ.